شەهرەزاد وتی پیران هەمویان دەستیان کردە گریان بۆ حەسەنی بەسری و بە ئەبوڕویشیان وت پاداشتی یارمەتیدانی ئەم لاوە لای خوا حەڵال بکە بۆ خۆت و لەبەر خاتری پیر عبدول قودوسی براد یارمەتی بدە ئەویش وتی، ئەم لاوە زۆر داماوە، ئاکامی ئەم کارەی خۆی نازانێ، بەڵام ئێمەش چەند لە تواناماندا بێ یارمەتی ئەدەین. کە حەسەن ئەمەی بیست، هەستا دەستی پیر ئەبو ڕویش و پیرانی دەوروبەری خۆی ماچ کرد، یەکە یەکە بە ئەوانیشی وت، یارمەتیم بدەن. ئەمجا ئەبو ڕویش کاغەزێک هێنا و بڕێکی تێدا نووسیوەم جامۆری کرد نامەکە و نەخشێکی دا دەست و پێوت ئەم نەخشەی هەڵبگرە و هەر کاتێک پێویستت بە یارمەتی بوو کەوتبووی تا کێشە و ناڕەحەتەوە بخورد بکەرە ئاگرەوە و ئەم نەخشەیە بدە بە دوو کەڵەکەدا و من بێنە بەرچاوی خۆت ئامادە بم و ڕزگارتەکەم. ئەمجا فەرمانی دا بە یەکێک لەو پیرانە دێوێک بانگ بکا کە ئامادە بوو مامە شێخ دەمی خستە پەناگوێەوە چەند قسەیەکی بۆ دێوەکە کرد ئەم جا بە حەسەنی وت هەستە بچۆ سەرشانی ئەم دێوە کە ناوی دهن شە و فرندەیە کە چوونە ئاسمان و گوێت لە زیکری فریشتەکان بوو تۆش زیکر مەکە ئەگەر نە هەردووکتان تیاچن حەسەنی ژووتی هەر قسەش ناکەم ئێستا سواری ببیت سبێنێ بەیانی ئەتباتە زەویەکی سپیەوە پاک وەکو کافور لەوێشەوە دەڕۆژ بە پێ بڕۆ ئەم جاگەی تا دەواازەی شارێک خۆتی پێدا بکە و لەبارەی پاشاکەی و پرسیار بکە کە پیشانیان دایت و بینیت ئەم نامەی بدەرێ هەر ئیشارەتێکی بۆ کردیت خێرا تێی بگە حەسەن وتی بە چاوان ئەمجا چووە سەر شانی دێوەکە و خواحافیزی لێ کردن و دێوەکە فڕی هێندە بەرز بۆوە نەئەبینرا شەو ڕۆژێک فڕی حەسەنیش گوێی لە تەزبیحاتی پەریان بوو کە خۆرهەڵا دێوەکە لە زەویەکی سپی دانیشتەوە کە ئەدوت کافورە دێوە فریەوە و حەسەنی بەسری بە تەنیا مایەوە ئەمجا کەوتەڕێ بەپێ دوای دەڕۆژ گەیشتە بەر دەواازەی شارێک خۆی کرد بە شاردا و کەوت تا پرسیارکردنی پاشاکەی و شوێنەکەیان پیشاندا و پیانوت ناوی شاحەسوونە پاشای زەوی کافورە هێندەی سەرباسەیە کە زەوی نایەنگرێتە خۆی هێندە زۆرن داوای کرد ڕێی بدەن بچێتە ژوورەوە بۆ لای ڕێیان پێدا کە چوە لای سەرنجیدا زۆر بەهیبەتە کڕنۆشی بۆ برد پاشا لی پرسی چیت لە ئێمە ئەوێت حەسەنی بەسریش نامەکەی پێدا پاشا خوێندیەوە ماوەیەک سەراسیمە بوو سەرێکی بادا یەکێکی خۆیانی بان کرد و نامەکەی پێداوتی ئەم پیاوە ببەنە ژووری میوان سێ ڕۆژ لەوێ مایەوە ئەو خزمەتکارەی بەردەستی دڵی ئەدایەوە پرسیاری لێکرد چۆن گەشتوتە ئێرە هەرچی بەسەر هاتبوو بۆی گێڕایەوە ڕۆژی چوارەم نۆکەرەکە دەستی گرت و بردی بۆ لای پاشا ئەویش پێیوت حەسەن بە گوێرەی نامەی پیری پیران هاتوویت تاکو بچی تا دوورگەکانی واقواقەوە لەم چەند ڕۆژەدا ڕەوانەی ئەو دوورگانە دەکەم بەڵام ڕێگاکان پڕمەترسین بیابانی بێ ئاو دێتەڕێت هێندەش ئارامت ببێت تاکو و پیلانێکت بۆ دانم پشت بەخوا بە ئاواتی خۆت ئەگەی ئەوەش بزانە سوپایەکی زۆری دەیلم لەم سەر سنوورە و چەند جارێک پەلاماری ئەو دورگیان داوە بەڵام شکاون و گەڕاونەوە دواوە کوڕەکەم لەبەر خاتری پیری پیران ئەبوو ڕویشی کوڕی بەلقیز کچی مەعین ناتوانم دەست بە ڕووتەوە بنێم هەر ئەبێت بە ئاواتی خۆتت بگەێنم پشت بەخوا بە سەرکەوتوی ئەگەڕێتەوە ئەو مەملەکەتەش هێندەی نەماوە و هەر ئەبێت بڕوخێت چاوەڕێ بە هەر کەشتی لە دەریاو هات سوارتەکەم و ئامۆژگاری کەشتێوانەکەیەکەم کە بت پارێزێت تا ئەویش ئەتخاتە سەرڕێی دورگەی واقواق هەر کەسێک پرسیاری لێکردی بڵێ خزمی نزیکی شاحەسونم کە کەشتێوان وتی دابەزە سەیری ئەو دەشتەی بەردەمت بکە ئەگەر پڕ بوو لە پایەی بازنەی ئەوە دابەزە و خۆیەتی ڕێگاکەت تەواوە یەکێک لەو بنە پایانە هەڵبژێرە و بڕۆ دابنیشە و پاڵی پێوە بدە و لە شوێنی خۆت نەجوڵی کە شەو هات جەنگاوەرانێکی زۆری کچان بەو دەشتەدا بڵاو بنەوە هەریەکێکیان و ئەچێت تەلای دنگە و پای خۆی خۆت بشارەوە تاکو و جەنگاوەری ئەو دنگەی تۆ دێت ئەمجا تون دەستی بگرە و پەنای بۆ بەرە و لێی بپاڕێەوە ئەوەش بزانە ئەگەر پەنایدای ئەوە پشت بخوا کارەکەت جێبەجێ بووە ئەگەی تەوەژن و مناڵەکانت ئەگەر نا ئەوە دەست لە خۆت بشۆر ئەوەش بزانە دوو گریمانت لە بەردەما یا دەرەچی یان تیاچی خۆ ئەگەر خوا یارمەتی نەدایتایە هێز نەبوو تۆ بگەێنێتە ئێرە. کە حەسەن قسەکانی پاشای بیست هێندە گریا بوورایەوە کە بە ئاگا هاتەوە ئەمەی وت. دیارە ئەگەر من ئەجەلم نەهات ناترسم ئەگەر شێریشم بۆ هات چونکە ڕۆژی من تەواو نەبووە من زاڵ ئەبم و ناتوانێت بمخوات کە شعرەکەی خوێندەوە کڕنوشی بۆ پاشا برد وتی گەورم چەند ڕۆژی دی پاپۆڕەکە گا پاشاوتی مانگێکی دی دێت دوو مانگیش پاپۆڕە مێنێتەوە تا کوشتومەکی بارەکەی ئەفرۆشێ ئەمجا ئەگەڕێنە وڵاتی خوێن واتە بێ شەش مانگ چاوەڕێ بکەیت ئەمجا سەفەرەکەی تۆ دەست پێەکە فەرمانی دا حەسەنیان بردە میوانخانەکەی خۆی ئەمجا ناردی خواردن و خواردنەوەی شتومەکیان بۆ بار کرد و چەند دەستە بەرگێکی شاهانیان بۆ هێنا لەو لایشەوە کەشتێکی بینی کە پڕ بوو لە خەڵک مەگەر هەرخوا بزانێت چەند کەس بوون چەندین بەلەمی بارگواستنەوەی لە دەور بوو شتومەکیان ئەگواستەوە کەنار دەریا شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد وتی حەسەن لایەن مایەوە تاکو و هەمویان بارەکانیان داگرت ئەمجا دەستیان کردە فرۆشتنی پاشا حەسەنی بان کرد و بارێکی زۆری شتومەکی بۆ ئامادە کرد ئەمجا سەرۆکی کەشتێوانەکانی بان کرد و پێیوت ئەم لاوم لەگەڵ خۆت بۆ بە و مەهێڵە کەس بیبینێ بۆم بگێنە دورگەی واقواق ئەمجا حەسەنی دورخستەوە پێی وت ئەوە پێتەڵێم بەسەرهاتی خۆت بۆ کەس مەگێڕەوە باتیانەچی ئەمجا خوا حافیزی لێکرد و نزای بەخێری بۆ کرد پاشایش سوپاسی کرد نزای بە ئاوات گەیشتنی بۆ کرد حەسەنی برد و دایدە سەرۆکی کەشتێوانان ئەویش دواتر حەسەنی خستە سندوقێکەوە و لە ناو بەلەمێکی بچووکی دانا کەوت نەڕێ و سەرۆک لە کاتی چۆڵبوونی کەشتێکەدا حەسەنی لە سندوقەکە هێنایە دەرەوە دە ڕۆژ بە سەر ئاو سەفەریان کرد ڕۆژی یانزەیەم گەشتە کەناری دەریا سەرۆک حەسەنی دەرهێنا ئەویش کە سەیری ئەو زەوی و سەکۆیانەی کرد هێندە زۆر بوون مەگەر خوا بۆ خۆی بزانێت چەندن حەسەن بەناو سەکۆکاندا ڕۆشت تاکو و سەکۆیەکی زۆر جوانی بینی چووە بنی و خۆی شاردەوە کە شەو هات ئەو بیابانی پان و پۆڕە پڕ بوو لە جەنگاوەرانی کچان هەر ئەدوت پۆلە کولن کە بە پێیانە گەڕان و شمشێری ڕوت بەدەستیانەوە ئەو کچانە کەشتومەک و کوتاڵیان لەو کەشتیانە دابینی چوونە سیر و هەڵبژاردن ئەم جاگەڕانە و هەریەکە لەسەر سەکۆی خۆی دانیشت کچێک لەسەر ئەو سەکۆیە دانیشت کە حەسەنی بەسری خۆی لە بنیدا شاردبەوە دەستی برد دامێنی خستە سەرسەری و دەست و پێی کچەی ماچ کرد و کەوتە گریان کچەکە پێیوت هەستە باەکێکی تر نەتکوژێ ئەم جا حەسەن هەستا سەر پێ هەردوو دەستی ماچ کردەوە پێیوت خاتونەکەم خۆم خستوەتە سای تۆوە ئەمجا دەستی کردەوە بە گریان وتی بەزەیت بە کەسێکدا بێتەوە کە لە ژن و مناڵەکانی دابڕاوە ئێستاش هەولی ئەوە ئەدات پیان شاد بێتەوە ئەگەر یارمەتیشم نادەیت ستێن دەدەم بەێزدانی پاک بمشارەوە و مەهێڵە پێم بزانن شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی، ئەی شا شەهرەیار خاوەنی بڕیار. کە سەربازە کچەکە ئەمەی بیست و ئەو گریانە بە کوڵەی بینی دڵی نەرم بوو چونکە گەر بۆ کارەکی زۆر مەزن نەبێ ئەم لاوە ژیانی خۆی ناخاتە مەترسیەوە ئەمجا کچە بە حەسەنی وت، بگەڕێوە ژێر سەکۆکە بێ خەم بە، چاوەڕێ بکە تاکو سبەی شەو بزانین خوا چیەکە حەسەن چۆ ژێر سەکۆکە ئەمجا ئەم هەموو سەربازە کچە ئاگریان کردەوە و بەخوردیان کردە ناو ئاگر بازرگانان لای خۆیانەوە هەر خەرێکی بارداگرتن بوون حەسەنیش خۆی شاردبەوە نەیەزانی سبێنێ چی چاوەڕێکە نیوەشە و ئەم لەو بیرکردنەوە دابوو هێندەی زانی کچەی جەنگاوەر پەیدا بوو زرەی بۆ هێنابوو دایەک کە لەبەری بکە شمشێرێکی پێدا لەگەڵ چنراوێکی زێڕن و ڕمێک ئەمجا دوورکەوتەوە ڕۆیشت کە حەسەن ئەمەی بینی تێگەیشت کە ئەبێ ئەو زرێ پۆشە بپۆشێت و شمشێر و ڕم بگرێ بەدەستەوە هەستا و خۆی گۆڕی و شمشێری لە قایشی ناوقەدی تون کرد ڕمی بەدەستەوە گرت و لەسەر سەکۆکە دانیشت کە بەیانی دنیا ڕووناک بۆ ژنانی جەنگاوەر گەڕانەوە دواوە و حەسەنیش شوێنیان کەوت تاک و گەشتنەوە دەوارەکانیان و هەریەکە چووە دەواری خۆیەوە حەسەنیش وەکو ئەوان خۆی کرد بە دەوارێکدا خوا بەزەی پێداهاتەوە و چووە دەواری کچەکەی شەوەوە ئەوەی شەو لی پاڕایەوە کە ئەوی شاتەوە دەواری خۆی چەکی لێ فرەدا و خۆی گۆڕی و خودە و ڕووپۆشی لادا کە حەسەن سەیری کرد پیرێژنێکی چاوشینی ناشرین لوت گەورەیە دەم و ددان خوار و تاک و فیق فێڵاوی و پیلانگێڕ چاوپت و کوێر پیرێژنێکی بڵحی خێل و خوار هەر ئەدود مارە کە پیرێژن سەیری حەسەنی کرد سەری لێ سوڕما پرسیەمە چۆن گەشتوتە ئێرە ئەم لاوە بە کام کەشتی هاتووە چۆن وا بە سەلامەت گەشتووە ئەم جاکەوتە پرسیارکردن لێی حەسەنی بەسری دیسان خۆی دایەوە بەسەر پێیەکانیدا و زۆر گریا و پاڕایەوە ئەمجا بورایەوە کە بە ئاگای هێنایەوە ئاوا خۆی لاوانەوە بڵێ ڕۆژێک بێت لە ئامێزی کەم بڕەوێتەوە هەوری ڕەشی خەم دڵم بە جوانی بگەشێتەوە و گوڵی بەختیاری بدەم لە یەخەم قازی چوار دەوڵەت کۆ بکەمەوە و سەر لە نوێ ئەڵقەت بکەمە پەنجەم کە حەسەن شعرەکەی وت دامێنی پیرێژنەی خستە سەرسەری و دەستی کردەوە بە گریان و هاواری بۆ هێنا کە پیرێژن ئەمانەی بینی و بیست دڵی بۆی نەرم بوو پێیوت بێخەم بە باوات و ئارەزووی خۆت گەیشتیت پشت بخوە ئەم جا هەواڵی پرسی ئەویش لە نوکەوە بەسەرهاتی خۆی بۆ جێڕایەوە حەسەنی بەسری زۆر دڵی خۆش بوو پیرێژن لە کۆتایی مانگدا نردی بە شوێن سەرکردەکانی سوپادا کە هەمویان لەگەڵیدا کۆبوونەوە پیرێژن وتی بڕۆن بە هەموو سربازەکان بڵێن سبەی بێنە دەرەوە ڕیز ببن هەر کەسێک ئامادە نەبێ کوژرێ ئەمجا هەموو سەرکردەکان چوونەوە سربازگەکانیان و بە سربازانیان ڕاگەیان کە بۆ سبێنێ خۆیان ئامادە بکەن حەسەنیش بۆی دەرکەوت کە ئەم پیرێژنە سەرکردەی هەموو سەرکردەکانە ئەمە دەستڕۆیشت و خاوەن فەرمانە بۆ بەیانی ڕۆژی دواتر هەر بەرەبەیان هەموو سربازانی سربازگەکان چوونە گۆڕەپان و ڕیز بوون کە دەوروبەری پیرێژنە شەواهی چۆڵ بوو بە حەسەنی وت ئادەی سرد بێنە پێشەوە حەسەنی بەسری چووە بەردەمی و خۆی بۆ نوشتانەوە شەواهی پێیوت هۆی چییە ئاوا خۆت خستووەتە ناو ئەم هەموو مەترسیەوە گەشتویتە ئەم شوێنە ترسناکە ئەمجا سەرێکی باداوتی ڕاست و دروست وەڵام بدەیتەوە ئەوا یارمەتی دەدەم تاکو بە ئاواتی خۆتەگەی ئەگەر سەر و سامانم لەڕێی تۆدا داناوە تۆ ئاوا توانیت بگەیت من ئیتر چۆن ڕێئەدەم ئازاریشت بدەن شەهرزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی حەسەن هەرچیەکی بەسەر هاتبوو بۆی گێڕایەوە باسی دە باڵندەکەشی بۆ کرد کە چۆن یەکێکیانی ڕاوکردووە و دوایی بەرگە پەڕینەکەی دەستخستووە و فریوە و هەڵاتوە ئیدی هیچی لێ نەشاردەوە کە پیرێژن ئەمەی بی سەری باداوتی پەنا بۆ خی تۆی گەیاندە ئێرە گەیشتە لای من کە ئەگەر بگەشتایە لای هەر کەسێکی دێستا تیاچوو بووی بەڵام دڵی پاکی خۆت و خۆشەویستیە کەمیێنەکەت بۆ ژن و ناڵەکەت تۆی سەرکەوت و کرد سوپاس بۆخوا کە سەلامت بووی پێویستە ئێمەش یارمەتیت بدەین تاکو بە ئاواتی خۆت بگەیت پشت بەخوا کوڕەکەم ژنەکەی تۆ لە حوتەم دورگەی واقواقە ئەگەر شەو ڕۆژ بەسەر و مڕی بڕۆیت بە حەو مانگەگەی لێرەوە ئەڕۆین تاگەی نەزەویەک پێی ئەوترێ زەوی باڵندەکان کە باڵندەکان هێندە زۆرن لەبەر خوێندنیان و باڵەفڕیان جۆمان لە گفت و گۆی یەکتری نابێ ئەمجا ئەڕۆین و شەو ڕۆژ بەڕێو ئەبین ئەگەی نەزەویەک پێی ئەوترێ خاکی دڕندەیان کە لەوێشدا لەبەر نەڕێ شێر و مڕێ سەگ و زریکەی مەیمون و میواندنی پشیلە کێوی و دەنگی ئاژەڵانی جۆراوجۆر دیسان گوێمان لە قسە یەکتری نابێ بیز ڕۆژی تر بەڕێوە بینەگەینە زەویەک پێی ئەوترێ خاکی جنۆکە لەوێش لەبەر دەنگە دەنگی جنۆکە و هاتنە بەردەممان کەڕ و کوێرە بین و نە ئەبیستین و نە ئەبینین هەر کەسێکمان لای کردەوە بۆ دواوە تیاچووە لەو کاتانەدا بێت سەرمان بخەینە سەر قەڵپوزی زینەکان و سێ ڕۆژ سەرمان بەرز نەکەینەوە ئەمجا چێوێکی زۆر مەزن دێتە ڕێمان بەلاپاڵیدا ڕووبارە گەڕوە بەرە و دورگەی واقواق وەش بزانە سەربازەکانی ئەم دورگانە هەموان کیژۆڵی جوانن لەسەری ئەو سەری ڕووبارەکەش چێوێکی دیهێ ناوی شاخی واقواقە ئەو ناوەش لە ناوی درەختێکە و هاتووە کە لەوێ هەیە سەری لقەکانی لەسەری مرۆڤەچن هەر کە تیشکی خۆر لیانەدا ئەقیژێن و ئەڵێن واق واق سبحانە مەلیک الخلاق کە خۆریش ئاوا بێ هەمان ڕستاڵێنەوە بەوەدا ئازانین ڕۆژ ئاوا بووە کەس ناتوانێت پێ بخاتە وڵاتمانەوە یەک مانگە ڕێگا لە نێوان ئێمە و پاشاکەماندا هەیە هەر لێرە بیگرە تا ئەو سەری ئەم زەویانە نیشتیمانی ئێمەیە دانیشتوانی لە ژێر ڕکێفی شاخاتوندایە ئەم جا خێڵە جنۆکەکان و دێ و درنجان هەمویان لە ژێر ڕکێفی ئەودان هەروەها هەموو ساحیرەکان کە هێندە زۆرن لە ژمارە نان ئەگەر زۆریش ئەترسی بەیەکێکدا ئەدنێرمەوە ئەو زەویانە و لەو سەریشەوە بە کەسێکی دیدا ئەتێنمەوە پێویستە بە شاخاتونی خۆمانت بناسێنم تاکو ئەویش یارمەتیت بدا حەسەنی بەسری دەستەکانی ماچ کردە و سوپاسی ئەو دڵنەرمیێی و بەبەزەیی کرد ئەمجا کەوتە بیرکردنەوە لە قورسی و مەترسی کێشەکەی و دەستی کردەگریان پیرێژنەش فەرمانی دا کەڕە نای سەفەریان فوپیا کرد ئاڵاکان بەرزکرانە و تەپڵ لێدرا ڕۆشتن ڕۆشتن تاکو گەشتنە یەکەم دورگەی حەو دورگەکە کەویش دورگەی باڵندەکان بوو هەرگەشتن حەسەن وای زانی دنیا ژێرە و زەبەر بووە و هەڵگەڕاوەتەوە هێندەی زیقەی باڵندە و چریکەی خوێندن و شەقەی باڵەکانیانی بیست هەر خەریک بوو شێت ببێت لە دڵی خۆی داوتی ئەمە دورگەی باڵندەکان ئاوایە ئاخۆ دورگەی دڕندەکان چۆن بێ کە پیرێژنە شەواهی حەسەنی بەو شێوێ بینی زۆری پێ پێکەنی بە حەسەنی وت جا کوڕەکەم هەر لە یەکەم دوورگەدا ئەمە حاڵت بێ ئاخۆ لە دوورگەکانی تر حاڵت چۆنە بێ ئەم جا دەستی کردە پاڕانەوە لە خی مەزن کە یارمەتی بدات و زاڵی بکە بەسەر کێشەکانیدا بە ئاواتی خۆی بگەێنێ کەوتنەوە ڕێ و زەویەکانی باڵندیان بەجێ هێشت و گەشتە زەوی دڕندەکان لەوێش دەرچوون و چوونە سنووری جنۆکەکان کە حەسەن ئەوێ بینی زۆر ترساو بە خۆی وت خۆزگە ئەم سەفرم نەکردایە ئەمجا پشتی بەخوا بەست و لەگەڵیان ڕۆیشت ئەو دورگێشیان بەجێهشت و چوونە سەر ڕووبارەکە لە کەناریدا دەواریان لێدا و بارەکانیان خست و لایەندا بۆ حەوانەوە پیرێژن سەکۆیەکی بۆ حەسەندانە کە لە بەردی مەڕمەڕ کرابوو چەندین گۆی یاقوت و زمرود و زێڕی تیاڵ کێشرا بوو حەسەن لەسەری دانیشت بۆ ماوەی ساعتێک حەوانەوە نانیان خوارد لاڵ و پاڵ لێی ڕاکشان بێخەم بوون چونکە وڵاتی خۆیان بوو ترسیان نەبوو هێندەیان زانی کۆمەڵە سەربازێکی کچ لە دەوارەکەی حەسەن نزیک بوونەوە ئەمجا پیرێژن فەرمانیدا سربازان لە بەردەم دەوارەکەی پیرێژندا کۆ ببنەوە ئەمەی بۆیە کرد لە دڵی خۆی داوتی بەڵکو ئەمە خویە ژنەکەی حەسەنیان تیابێت و حەسەن بیناسێتەوە ئەمجا خۆی کۆمەڵ کۆمەڵی سەربازانی ژنگەڕا حەسەنیش لەگەڵیدا بوو هەر ئەیوت خاتونەکەم لێرەش نییە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی لە دواییدا کچێک هات کە دە سەربازی کچی بە دواوە بوو سی کارەکەریشی بە دەورەوە بوو هەموان کچ بوون سەر ڕای جوانەکەی بەلەنجە و لارە ڕۆشت کە حەسەنی بەسری سەرنجیدا ئاوەزی لە دەستدا بۆ ئەو جوانی بۆیە لە دڵی خۆی داوتی بەو خوای ئەم کیژە جوانە زۆر لە شازادەی ژن مەچێ ئەویش بەم شێوەیە بە ناز و کرێشمە ئەڕۆشت و سەرنجێدا پیرێژن پرسی حەسەن ئەوەی بەرەو لای ئێمە دێ ئەوە حەسەنوتی خاتونەکەم ئەو هەموو کچانت پیشاندام بەڵام هیچیان لە ژنەکەی من ناچوون پیرێژنوتی کەوابوو زۆر بەوردی وەصفی ژنەکەی خۆتم بۆ بکە سەربازە کچەکانی ئەم دورگەی واقواقە هەمووە ناسم چونکە من سەرکردەیانم چونکە ئەگەر من بیناسمەوە ئەوە پیلانێکت بۆ داڕێژم تاکو لەگەڵ خۆت بیبیتەوە کە حەسەن زۆر بە وردی بۆ پیرێژنەی وەسف کرد ماوەیەکی زۆر پیرێژنە سەری داخست و بیری لێکردەوە ئەمجا سەری بەرزکردەوە بە حەسەنی وت پەنا بخوا چۆن بە تۆ توش بووم خۆزگە هەر نەمناسیتایە. ئەم ژنەی تۆ وەسفیەکەی کچی شای شاهانی پەریانە کە حکومڕانی هەر حەوت دورگەکەی واقواقەکە ئەگەر نوستویت با هۆشت بێتەوە بە بەردا هەرگیز دەستت نایگاتێ چونکە نێوانی تۆ و ئەو شازادەیە ئاسمان و ڕێسمانە کوڕەکەم پیاوی چاک بە بگەڕێوە فریای خۆت بکەوە باتیا نەچی منیش لەگەڵ خۆتدا بەرمەدەوە ئەم ئاگرە کوڕەکەم نسیبی تۆی تیانە پیرێژن لە خۆی و حەسەن ترسا نەکو تیا بچن حەسەنی بەسری هێندە گریا و کوڕۆزایەوە تاکو و بورایەوە پیرێژن ئاوی پرژان بەدەم و چاویدا تاکو بە ئاگا هاتەوە ئەم جا حەسەن بە پەرزە بڕاویەوەتی خانم گیان ئاخر چۆن بگەڕێمەوە خۆ من مردووم تاکو گەشتومەتە ئەم شوێنە چاوەڕێ ناکەم هێندە بێ دەسەڵات بی لە ئاستی کێشەکەی مندا بە تایبەتی تۆ سەرکردەی سوپایشی حاکمی بەسەر ئەم هەموو سەربازە کچانەوە پیرێژن وتی توخوا کوڕی خۆم لەم هەموو کچانەدا یەکێک دەستنیشان کە باخۆم لێت مارە ببڕم و کۆڵ لەو شازادەیە بدە پیاوی چاک بە با بە دەستی شای شەهانی پەریان نەکەوی چونکە ئیدی منیش ناتوانم ڕزگارت بکەم لە دەستی